کاتێک لە مەشعەر الحەرامەوە بەرەو بەیت کە لە میناوە ئەو دەرێ ڕۆژنە مەعروفە چون مردم هەم زووەوە ئەو مەسیرەیانە ناسیوە و لە وەختی ئەنجامی مەراسمی حەجە لەوێوە چون بووە لای ماڵەکەی خۆ بەس نیاز بە تەوزیحێک لەو بارەوە نییە هەر بەو ڕێیا خۆتان دەربەنەوە بڕۆن و داوای داپۆشینی گوناه و کرداری بەدسەردانتان لە خوا بکەن وەختێک بیری گونشتەتانەکەنەوە کە وێڵ بوون لە ڕێ گونڕا بوون و ئێستا مەسیری حرەکەت بەرە و لای ماڵەکەی خواتان بتوەتە بەر بۆ ئەوی کە ئەزی بەندگی مخلسانەی خۆتان بکەن ئەو ڕۆژە دوای ئەوەی کە ئەچنە لای مەشعر الحرام و یاوی خواکەن وەختێک کە نزیکی خۆرکەوتنە بێتەوە بەر لەوەی کە خۆرکەوێت لەوێوە خۆ بەرەدەنەوە و حرەکەتەکەن بەرەو مینا و دیارە ئەو ڕۆژە ڕۆژی جەژن کە ئەچمە مێنا دوای ئەوەی کە نوێژی جەژن ئەدا ئەکەن یەکێک لە ئەو سێ بەردانەی وا بەردیان بۆ پڕادرێت گەورەکەیان لەو ڕۆژە هەرکام حوت ڕێزی بۆ پڕادن و دوای ئەوە ئەچن بۆ ئەو جێوە هەدی و سەوقاتی تیاسرە بڕێت هەر کەس ئەوقاتی خۆی لەوێ سەر ئەبڕێ و بەر لە نیمەڕۆ لەوێوە حرەکەت ئەکرێت بەرەو ماڵەکەی خوا و بە گەیشتنە بەر ئەو ماڵە مەراسمی ئەساسی حەج تەوافی ئفاابە بە دەورماوەکە دەستێک تەواف ئەکرێت و و تەئکید کردن لەسەر ئەوەی کە مەسیری حرەکەت لەوێوە بەرەو منا هەر ئەوەیە کە قبلەن بووە هەر ئەوانە نیازیان بە بەیان بوو کە بەیانی کردن و بەقیە چون معروفە لە لای مؤمنین قبلەن سورێ حەج لەو بارەوە بەیانی کردووە نیاز نیە بە تەکراری لەبەر ئەوە بە ئجمان ئەفەرمێ جا وەختێک کە من سەکەکانتان ناوی خوا بردن و لاوی خوا کردن بەسەر ئەو حیوانانەوە لە مینا سەریانە بڕن دوو لێ خواردنیان و بەشی بائیسی فەقیر لێدانیان سێ خۆ تەمیزکردن و لابردنی چڵک و بێنەزافەتی لە خەڵخۆیانەوە و سەرتاشین یا کوڵکردنەوەی چوار لە ئۆفدەی تەعهودات و نزورێک وا هەیانە دەرهاتن و بە ئەنجام گەیاندنیان پێنج ڕووکردنە ماڵەکەی خوا و ئەنجامدانی عملی ئەساسی لە حەجا کە تەواف و گەڕان بە دەور ماڵەکایە فەرمی وەختێک ئەمانتانە بە تەواوی ئەنجام دا و لێبوونەوە جا یاوی خواب کەن و ناوی ببن وەک ناوبردنی باوکەکانتان ئەو ئەشەدە ذکرا یا لە یاو کردنی خوا و ناو بردنیا شەدید تر بن لەوەی کە یاو یاوی باوکەکان تانەکەن و ناویانە بن آخر تەبیعەتی ئینسان وایەکە زۆر لە بیری ئابا و ئەژدادیا ئەبێ و زۆر ناویان ئەبا و شاید ئەوانەی وا لە مەراسمی حەجا جەمە بنەوە لەو وەزعەت و شەرایتا قرار ئەگرن زیاتر لە کەسانی تر بکەونە بیری ئابا و ئەژدادیان و ناویان ببن دا بۆ ئەوەی کە میزانێک مەحسوسیان بۆ دابنێت بۆ یاری خواکردن و ناوبردنی مهمترە لەلایەن تا یاوی ئابا و ئەژداریان و ناوبردنیان دوای ئەوە تەقسیمی مردمەکە ئەوانەی وا لە ئەم مەراسمە تێپەڕیون و حەجیان ئەنجام داوە تەقسیمیانەکە بە دوو بەشەوە نابێت یا تیانەبێت ماوەی خەیر بێت بۆ ئاخرەت و دنیا یانەبێت هەر ئەو لە پێی بدرێت ئەوە مەتوبە بەلایەوە فەرمێت جا ئەوانە لە زندگی دواییە لە ئاخرەتە هیچ بەشێکیان نییە هیچ بەشێک وا ئینسان بە خۆ خولوقی باشی کەسبیەکات ئەوان نیانە چون ئەوەسا داوای ئەوەکەن کە خوا لە دنیا پێیان باوە هەتا مهمیش نییە بەلایانەوە کە حقیقەتی ئەو شتەی کە پێیان ئەدا شیە هەر ئەوەنەی کە لەگەڵ هەوەس و ئارەزویان ڕێککەوێت و طبعا وەختێک هەر ئەوە داواکەن لەخوا زمینە سازیش هەر بۆ ئەوەکەن و بۆ غێری ئەوە زمینە سازی ناکەن بۆیە لە بیریان نیە داوای ناکەن دا نتیجە بەشێکیان لە ئەسرەتان ئەو بەشەیوە بەیان ناکەن عجیبە ئەم گروهە لەوانن و ئەنجامی مەراسمی حەجیان کردووە ئەو هەموو مەراحلەیان گوزەراندووە و ئێستا لاوی خوا ئەکەن لە دوای لێبوونەوە لە مناسک ئەمما بەم تەرتیبە یاری خواک یانێ يعني هەتا لە ناوی ئەوانەوە ڕۆن و مەراسمی حەج ئەنجامەدەن ئاوەها گروهەکەن شتێ باشمان پێ بە وەلا دواییشە لە زندگی ئاخرەتیشە شتێ باشمان پێ ئەوەڵەن گیری هەردوو لایان هەیە تەنها دنیا نیە سامیان داوایەک مطلق ناکەن هەرچێک لەگەڵ هەوەس و ئارەزویان بکەوێ داوای بکەن نا ئەیدەنە دەستخوا ئەوەی والای ئەو حەسەنەیە ئەوەی والای ئەو باشە ئەوەی لێ داواکە و هەروە کە داوای حەسەناکەن و عەجیبە لە پێشا هاوار کراوە لێرا فەرمێ کەسەبوو لە جیای ئەوەی کە فەرمایە مما داو لەوەی وا هاواریان کردە ئێمە بۆ ئەوەی کە پێیان بین فەرمێ مما کەسەبوو ئەویش لەبەر ئەوەیە کە هاوارکردن و دوعاکردن وەختێک دروستە کە زمینە ساز کرابێ موقەدیمات و ئەسباب فەراهەم کرابێ بۆ ئەوەی وا داوای ئەکرێ هەروا کە لەمەوە پێش شەرحمان داوە کەوابوو ئەوانەوە داوای حەسەنەی دنیا و ئاخرەتەکەن وا داواکەن کە خوا لە عذاب و سکنجەی ئاگرەکەی جەهنم بیان پارێزێ هەوڵیان داوە کۆششیان کردووە و ڕەنجیان داوە دەرنەتیجا ئەوەی وا داوای ئەەکەن کەسپێکیان کردووە مقدمەکییان بۆ بەدەستێنانی کردووە بۆیە فەرمێنی منان کەسە بوو والله سريع الحساب و خوا فرە زوو محاسبە ئەکات و کردار و ڕەنجی هەر کەسێک زەحمەت و کۆشی هەر کەسێک حسابە پاو ئەیژمێرێ و بەپێی ئەوە پاداشی ئەداتەوە أفرمي لهم نصيب مما كسبوا بەشێکی دیاری کراو لەوەی وا کەسیان کرد بۆیان هەیە خۆ لەولاوە ئێمە ئەزانین کە هەر کەسێک هەر چەندێک کردداری صالح انجام داد خوا لە قیامەتا بەپێ ئەوە پاداشی ئەداتەوە ئەما بۆ لێرە ئەفەرموێ بەشێک وە نەگشتی ئەوە لەبەر ئەوەیە کە بەشێک لەوەی وا کەسیان کرد حەسەنەی دنیا بوو و دنیا وە قیامەت نییە هەموو شتێک لەوانەی وا مقدمەچینی بۆ ئەکرێت و داوا ئەکرێت لەخوا دەستی ئینسان ناکەوێت چون ئەوانێک لە کارا هەیە ئەسرابێک لە کارا هەیە کە جارجار ئەبێتە مانایە سورعەتی حسابیش بەوەیە کە دوای ئەوەی کە فەردێک مقدمە چینی ئەکا بۆ کارێ و زەمینە سازی بۆ ئەکا و داوا لە خوا ئەکا بۆ تحققی هەدەف لەو کارە سنەن و ئەسبابی خوا ئەکەونە کار جا ئەمێنێتەوە ئەوەی کە ئەو سنەنە نیازیان بە چەندێک زەمان هەیە کە نەتیجە دوای ئەوە تحقق پەیاکە ئەمە چون سونەنەکە کەوتونەتە کار بێ تەعمل بێ تەوەقف حسابەکە سەریع ئەنجام بووە هەرچەند لەبەر ئەوەی کە سنەتەکان نیازیان بە زەمان هەیە نەتیجەکە دێر دەستکرد ئەوە تەوافێک وە حەج هەر ئەوەیە و بەقیە مقدمات و ملحقاتی ئەوەن ئەنجامدرا تەوافی ئیفاضە، دوای ئەوەیش خەڵک لە یاوەکردن و ناوبردنی خوا بوون بەم دوو دەستەوە، ئەوە ڕۆژی جەژنە و تەواف کراوە و نوێژی نیمەڕۆیش کراوە، دوای ئەوە ماوەتەوە کە دووبارە بڕۆنەوە بۆ مینا لەوێ لە دوو یا سێ ڕۆژە هەر جارێک هەر فەردێ حەوت ڕێز سڕەبەن بیدەن لەو کە دوای نیمەڕۆی ڕۆژی جەژن ئەکەونەوە ڕێ ئەڕۆنەوە بۆ مینا شەو لەوێ ئەمێنەوە بەیانی جارێک ئەڕۆن بەیاوی خواوە ئەو ڕێزانە فڕادەن بۆ ئەو بەردانە شەوی دووەم ئەمێنەوە و ئەبەیانیا بۆ ڕۆژی دووهم هەم ئەو کارە تەکرارەکەنەوە جا بۆ ڕۆژی سێهم ئەکرێ هەم بمێنەوە و ئەکرێ ڕۆژی دووهم کە تەواویان کرد گەڕێنەوە بەڵێ یاغی خوا بکەن و ناوی ببەن لە چەند ڕۆژێک ئاوا قابلی شمارشن لە سێ ڕۆژە جا هەر کەس پەلەی کرد و لە دوو ڕۆژە ئەو یاوی خوایە کرد و ئەو ناویە برد و ئەو کارەی ئەنجامدا ئەوە ئیسمی لەسەر نییە یانێ مرتەکەبی کارێک وا نەبووە کە لە خەیر و سعادەت دوایخە لە ئەجری باش بخاتە دوام ومن تأخر فلا إثم عليه و هەر کەسیش کەوتە دواوە و ڕۆژی سێهەمیش لەوێ ماوە و تەکراری ئەو کارەی کردەوە ئەوی سەر و نەبێ کارێک وای کردبێت کارێکی وانیش بێتە ملی کە لە حرەکەت بەرە و سەعادەت و ئەجری باش دواکەوت بێت لمن تەقا بەڵام شەت ئاوەیە چ ئەم و چ ئەو وەختێک تووشی ئیسم نەبوون کە خۆیان پاراستبێ لە تەواو ئەو دەورانی ئەنجامی مەراسمە لە ئەوەی وا مەمنوعە و لە ئەوەی وا خلافی یاوی خوا و ناوبردنی خوایە واتقوا الله واعلموا أنكم إليه تحشرون و لە خوا خۆتان پارێزن کارێ نەکەن کە گرفتاری دەستی ئەو بن وە بزانن کە بۆ لای ئەو جەمەکرێنەوە و ئەدرێنە بەر و لێ ئەخڕێن بەرەو دادگای ئەو و دەیەک کە ئەوی لێە دیارەکە وەختێ ئەڕۆنەوە بەردەستی چیتان لێەکە وەمەم تەرتیبە بەیان و سدوری ئەوامر و نەواهی لە زمینی حەجا دوایی کرد ئەڵبەتە ناوبردنەکەی خوایش لە ئەم ئەیامە ئەلله ئەکبەرە تەکبیرە هەروە کە ڕۆشنە و ئەوانەی کەوان لەوێ ئەنجامی ئەدەن و بەر لەوە لە مەرحەلەیەکی ترا وەختێکەوان لە عرفات و لە دەوروبەری ئەو ڕۆژە ذکری خوا لە بیکە کە ئەویش هەم معروفە بەم تەرتیبە حەج دوایی پێێت جا لێرەوە ئەوەیش ئشارە پێ بکەین کە لە ئاەی سێ سوورەی تەوبە وەسی ئەکبەر بۆ حەج بەکار ئەبرێت ئەفەرمێ یوم الحج الأكبر کە تەفسیری جۆر جۆری لێ ئەەکەن بەڵام لەوە ئاکات کە مراد ڕۆژی جەژن بێت چونکە لە ڕۆژی جەژنا مەراسمی ئەساسی حەج ئەوەی کە هەر ئەوە بەڕاستی حەجی کە ئەوێژ دەیانێت تەواف و گەڕان بە دەوری ماڵەکەی خوا ئەنجام ئەدرێت چون ئەو ڕۆژە ئەوە ئەنجام ئەدرێت پس ڕۆژی حەجی ئەکبەر ئەبێت ڕۆژی جەژن حەج و عەمرەمان تەواو کرد ئێستا نەوبەی ئەوەیە کە سەرێ بین لە سەفا و مەروە إن الصفا والمروة من شعائر الله لە مەسئەلەی قیبلە ئەهلی کتاب زۆر هەوڵیان دا بۆ ئەوەی کە تحویلی قیبلە سەر نەگرێت و ئومەتی جدید نەبێ بە دارای اتجاهێک معەن و تەمیز دەهەندە لە سائری ئومەتەکان بەڵام موفق نەبوو دوای ئەوە گەڕان بە شوێن شبهەیەکە کە ئەوی خاڵ بکەن بەڵکە لەم تەریقەوە بتوانین مسلمانان لە ئەوەی وا ماڵی خێر و سعادەکەیان گەڕێنەوە تشکێکیان بکەن و نەیەڵن کە ئەوەی واخواگەرێتە سەر بگرێت کە دیارە ممەیز و جیاکەرەوە لە سائری ئومەتەکانمان هەیە چۆن ئەگەڕێن بە سەفا و مەروە چۆن ئەمە قبوڵەکەن کە بگەڕێن بە سەفا و مەروە ئاخر گەڕان بەو دوو کێوە چۆن ڕێکەکەوێت لەگەڵ ئەوە کە ئێوە ئەدعایەکەن کە ئومەتی وەسەتین دارای شریعەتێک مستقل و اتجاهێک مستقل و ممەیزێک خوا جل جلاله لێرە ڕەدیانەداتەوە و تەسبیتی مسلمانانەکە لەسەر ڕێ حەق و لە دوای ئەم ئایا هەڕەشاکە لەوانەی وە حەق لە بەرنامەی هدایەتی خوا پێیان گەیوە بۆیان ڕۆشن کراوەتەوە و دایەپۆشن ئەیان خاتە بەر لەعنەتی خۆی و مەلایەکە و تەواوی مردن بەیانەکە کە مستحقی لەعنەتن لە لای هەموو ئەوانەوە کە ئەمە ئەوە ئەگەیەنێت کە لە لای هەلی کتاب ئەمە ڕۆشن بووە کە سەفاڵمەروە دوو جێن لەوانەی وە ارتباطیان هەیە بە عبادەت و ئەنجامی مەراسمی بەندگی مخلصانە بۆ خوا ئەمە ئەزانم لەو هدایەتە کە لای خوا بۆیان هاتووە ئەمە بەیان کراوە هەروەک زۆر شتی تر ئەمە ئەی شارنەوە و لایە خۆش هەروا بە مبهەمی ماوەتەوە یەکێکی ئەمەی کە کەمیەت و کەیفیەتی ئەو شوبهەیە کە بە ئیجمال شارەمان بۆ کرد چۆن بوو ئەهلی کتاب چۆن ئیلقایان کرد و کە لەمبارەوە شتێک وا ئیتمینان ببەخشێ بە